و لەسەرتان حسابی ناکا و لێتان ناگرێ ئێمەی گەلی کورد کە بەشێکین لە مسلمانانی جیهان و سەرجەم مسلمانان لەم ڕۆژگارەدا بە بارودۆخێکی ناهەموار و ناخۆش و ترسناکدا دەڕۆین بە تایبەتی گەلی کورد کە ڕۆڵەکانی ئەم گەلە بە یەکێک لە ڕۆژە ڕەشەکانی مێژووی خۆی دەزانێت تازە لە پاش ڕووداوەکان و ئەنجامە خراپەکانی بۆڵەبۆڵ و گلەیی و گازندە هیچ برینێک چارەسەر ناکا، بگرە هەتا بێت قوڕەکە خەستتر دەکاتەوە. بۆیە دەبێت بە دوای تروسکەیەک یا ڕێنماییەکدا بگەڕێین. وەک گەورەمان موسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ کاتێک لەگەڵ ماڵ و مناڵەکانی لە میسرەوە دەگەڕانەوە لە مەدیەنەوە دەگەڕانەوە بۆ میسر مەدیەن شەویان بەسەردا هات و باو بۆران شەوەزەنگ ڕێگای لێ تێکدان بۆیە موسا فەرمووی ئێوە دانیشن با من بڕۆم بگەڕێم بزانم چڵۆسکێک ئاگرێک ڕێنماییەک دەلیلێک نادۆزمەوە ڕێمان پیشان بدا ئێمەش لەم حاڵەدا دەبێ بە دوای ڕۆشنایی و دەستگیر و هۆکارەکانی ڕزگاری ڕزگاریدا بگەڕێین بۆیە بە باشم زانی لە ڕوانگەی ئاەتەکانی قورآانی پیرۆز و فەرمودەکانی خۆشەویستمان ڕسول الله وسل الله عليه وسلم و پەند و دەرزۆرگرتن لە ڕووداوەکانی مێژوو بتوانین لەسەر پێڕابوەستین و غیرەت بە خۆمان بدەینەوە و بزانین کە ئەم سەرسم و شکستەش ئاخری دنیا نییە و دەبێت بەردەوام بین و کۆڵ نەدەین بەڕێزان لە دوای جەنگی جیهانی دووهەم کە 1945 تەواو بوو 65 هزار ئینسان کوژرا لە حربی عالمی دووهەمە ملیۆن 65 ملیۆن ئینسان کوژرا لە جەنگی جیهانی دووەمە لە ئەوروپیەکان لە ناو خۆیانا گەلێک وڵات وێران بوون بەڵام دوای ئەوە هۆشیان کردەوە ئەوروپیەکان چیان کرد بڕیاریان دا ئیتیحادی ئەوروپی دروست کەن یەکێتی ئەوروپا دروست کەن لە ئەڵمانیا بە ئەڵمانی قسەکەن لە بەریتانیا بە ئینگلیزی قسەکەن لە فەرەنسا بە فەرەنسی قسەکەن لە ئیتالیا بە ئیتالی قسەکەن لە هەر شوێنێ بە زمانی قسەکەن زمانیان جیایە بەڵام پانزە شانزە زیاتر وڵات یەکیان گرتو ئیتیحادی ئەوروپیان دروست کردووە بۆ بۆی قوت پیاکەن لە بەردەمی ئەمریکا و لە بەردەمی چین و ڕووسا بەڵام بەداخەوە گەلانی مسلمان عەرەب یەک نەتەوە یەک دین یەک نیشتمان بەڵام بڕبڕ کورد یەک نەتەوە یەک زمان یەک مێژوو یەک دین یەک نیشتمان کەچی حساب بۆ یەکتری ناکەین و گوزەشت لە یەکتری ناکەین تا سەرنجامەکەی ئەوەمان بەسەریە مەراق و زوخاو بە دڵی مناڵ و گەورە و بچووکمانە دێتە خوارەوە قورئانی پیرۆز بەم جۆرە ئامۆژگاری بڕواداران دەکا و دڵیان دەداتەوە یا ئەیها الذین ئامنو یا ئەیها الذین ئامنو ئەو بڕوادارەکان سەیارەی دوو هەزار و دە ی ئەفرۆشت بۆی حەڤدە بکڕێ خانوی مسەلەحی تێگەدا بۆ ئەوەی کۆشکێک دروست کا ئەچوو بە پارەی حەرام و سوو شەڕی لەگەڵ خوا و لەگەڵ پێغەمبەرا ئەکرد لا تأکلوا الربا اضعافا مضاعفا سوو مەخۆن پارەی زیادە لە خەڵک وەرمەگرن پارە مەدەن بە قەرز مەیکەن پەلە بکەن، هەوڵ بدەن بۆ لێخۆشبوونی خوا بەدەستهێنان، بۆ مسۆگەرکردنی بەهەشتێک عرضها السماوات والارض پانتاییەکەی بەقەو ئاسمانەکان و زەوییە اعدت للمتقین ئامادە کراوە بۆ کەسانەی کەوا پارێزکارن ئەهلی تەقوان جا نیشانەکانیانمان بۆ ئەژمێرێ بەرامبەر بەو کەسەی کەوا هەڵەیان بەرامبەرەکە تاوان بەرامبەریانەکە والعافین عن الناس ئەوانەی خەڵک عفوەکەن والله يحب المحسنين خوا چاکەکارانی خۆشەوێ پەشیمان ئەبنەوە لە هەڵەکانیان سور نین لەسەر مەوقیفی هەڵەیان بەخوا ئەچنەوە وەلەم یصروا اصرار على ما فعلوا وهم يعلمون کاتێ هەڵەی بۆ دەرکەو ئەبێ کابرا ئیتر بگەڕێتەوە واز بێنێ تۆبە بکا پەشیمان بێتەوە داوای لێخۆشبوون لە خوا بکا پەیامی خوا و پێغەمبەرانی خۆیان بە درۆ زانی خواچی لێکردن هذا بيان للناس ئەمە بەیانی خوایە لە ئاسمانەوە خستوێتە خوارەوە بۆ خەڵک وهدى وموعظة للمتقين ڕێنمایی تایە ئامۆژگاری تایە بۆ کەسانەی ئەهلی تەخوا و پارێزکارن ئێوە گرەو دەبەنەوە بە پێغەمبەر و ئەسحابەڵێ لە دوای جەنگی ئوحود کەوا شکستیان خوارد بەوەی بێ ئەمری خوا و پێغەمبەری خوایان کرد تیرەندازەکان بە خەیاڵی خۆیان ئیجتیهادیان کرد وتیان سەرکەوتین با بڕۆین غەنیمەت کۆ بکەینەوە لەبەرەوە خوا عقوبەی دان لە ئوحدا ئەوەی بەسەر پێغەمبەر و یارانە هات هیچ وەختێ بەسەریان نەهاتووە حەمزە شەهید بوو ان یمسسکم قرح ئەگەر ئێوە ڕووشاون بریندار بوون زەحمەتان بووە فقط مس القوم قرح دەخۆ دوێنێ قڕیشیش لە بەدرا وایان بەسەر هات لێن کوژرا لێن گیرا ماڵیان بەجێهێشت شکۆیان شکا مثل هەر وەکو ئەوەی ئێوە وتیلکە لە یام و داویل و بینە ناس خوا فەرمێ ئەم ڕۆژانە دەسی دەسی پێکەم لەم ئەیدەم بەو لەو ئەیدەم بەو بۆ خوای پەروەردگار خزمی کەس نییە خوای هەمووانە خوا خوای کافرە خوای مسلمانە خوای دەوڵەمەنە خوای فەقیرە بەس خوا جل جلالە سەرکەوتن ئەدا بە هەر کەسێ خۆی بۆ ئامادە بکا پشت بەخوا ببەسێ هۆکارەکانی بگرێتە بەر بزانێ لە جەنگێکا کەوا چی پێویستە لە وەسایلی مادی و معنەوی ئامادەی بکا و بزانێ بەرامبەر بە دوژمنەکەی هاوسەنگی هەیە یا نییە ئەو کەسە خوای پەروەردگار نەسرەتی ئەدا و سەری ئەخا ئەگەر ئیماندار بێ سەری ئەخا ئەگەر ئیماندار نەبێ کابرایەکە دینی نییە خوای نییە باوەڕی بە قیامەت نییە بەڵام هەموو هۆکارەکانی سەرکەوتن ئەگرێتە بەر نەخشەسازی ئەحسا ئابووری، هەواڵگیری، دۆست گرتن، پشت قایم کردن، ئینجا غیرەت نانەبەری سوپا، چەک و ئەسلەحە، ڕاگەیاندن، هەموو وەسیلەکان ئەگرێتە بەر، ئەڕوا بۆ جەبهەیەک بەرامبەرەکەی شەو نوێژ ئەکەن، بەڵام ئەوان هەر وتویانە خوا حسێبە جەماعەتی شەو نوێژ. ئەمیش نا چەکی پێیە عەقڵی پێیە ڕاوێژی پێیە و بڕیاری یەک بڕیارە ئەوە ئەم لەشکرە بێدینە ئەیباتەوە لەوێ لەشکرە دیندارەکە نایباتەوە نابێ بڵێن خەتای خوایە ئەم قسە ڕویە عەرەب شکان ئەو هەموو عەرەبە ئەو هەموو مسلمانە با بڵێن شکان کابرایەکی ئەلمانی گاڵتەی کردبوو وتی ئەرێوە خواکەی ئێوە بۆ ئەم جارە مەلایکەی نەناردە خوارەوە لەسەری ئەم لەشکرە ئیسلامە بکاتەوە جوولەکە بۆ توانی سەرکەوێ بەسەرم مسلمانانە ئەو پیاوەش زۆر ژیرانە جوابی یا وتی وەڵڵای کاکە خوا مەلایکەی نارد تی ئەی کوا وتی ئاخر مەلایکەتەکان هاتن سەیری جەبەکەیان کرد ئەم بەر و ئەو بەری جەبەکە چون بۆ لای لەشکری جوولەکە سەیران کرد ئەوان لە ساحەی شەڕا ناخۆنەوە بەڵام عارەبەکان ئەخۆنەوە ئەوان لە ساحەی شەڕە ڕاقیسەیان پێنی ئەمان ڕاقیسەشیان هێناوە لەگەڵ خۆیانە جوولەکە یەک بڕیارن یەک قائیدیان هەیە بڕۆ بڕۆ بوەسە بوەسە بەڵام ئەمان هەزار سەریان هەیە جوولەکە ئیش بە تەوراتەکەن ئەمان ئیش بە قورآن ناکەن لەبەرەوە مەلایکە وتیان نازان یارمەتی کامیان بین گەڕانەوە یارمەتیان نەدەین دنیا ئاخر نەبووە پێتان ئەڵێم کێ ئەیوت شای ئێران ئەڕوخێ ڕوخا کێ ئەیوت سەدام حسین ئەڕوخێ یەک یەک کەسی بە ئینسان نەیەزانی خۆی نەبێت گاڵتەی بە هەموو دنیا کرد ئەڕوخێ بۆ چونکە لەلایەکەوە پرس و مەشوەرەتی نەبوو بڕیار بڕیاری خۆی بوو قانون قسەی ئەو بوو لەلایەکیشەوە غرور گرتبووی ئێمەش ئەبێ ئاگامان لێبێ ئەوەی ئیمڕۆ لە دنیاە سەرکەوتووە بەرامبەر کورد سەرکەوتووە قاعدەیەکە وتیلکە لە یامن و دایلوا بینە ناس بەڵام بەچی؟ بەوەی میللەتی کورد دەست نەکەن بە جنێودان بە یەکتری. بڕبڕ نەبن، لەتتر نەبن، لەمە زیاتر لەتتر نەبن. بێن کۆ ببنەوە وەکو ئەوروپا وەکو عەرزم کردن دوای حەربی عالەمی بیریان کردەوە ئێمە بەم بچڕ بچرە هیچمان پێ ناکرێت اتحادی ئەوروپیان دروست کرد ئەوەتانە چەند ساڵە قوتێکن حسێبیان بۆ ئەکرێ گەلی کوردیش ئەبێ لە باتی جنێودان و پەتپەتی و سوکایەتی و لە یەکتری خوێندن و گاڵتەکردن و ئەمانە ڕۆژ ڕۆژی بیرکردنەوە ڕۆژ ڕۆژی ئەوەیە کەوا میلەت بوێر بێ فەرماندەکانیش پیاو بن سنگیان هەبێ حەزرەتی عومەر فەرمووی خەیر لە ئێوە نیە ئەگەر نەسیحەتی ئێمە نەکەن ئێمەش خەیرمان تیا نیە ئەگەر لە گوێی ئێوە نەکەین من جاری پێشوو جمعی پێشووتر وتم ئەگەر دەرسی لە دەستدانی لە سەدا پەنجا زیاتری جێ ناوچە جێ ناکۆکیەکان کە بەدەستی پێشمەرگەوە بوو و نزیکبوونەوە لە هەولێر و سلێمانی و دهۆک و هەموو شوێنێک ئەگەر بەس دەرسی ئەوەی لێ وەرگرین هیچ بەشەرێک بە مەعسوم نەزانین هیچ قائیدێک وا نەزانین غەڵەت ناکا غەڵەت ئەکا هەڵە ئەکا لەبەرئەوە ئەگەر ڕەخنە گیرا لە گەورەکەت وەک فیشەکە شێتە مەچۆ بە عاسمانا بۆ ئەوەی ڕۆژێ تۆش ڕەخنەو گر لە ڕەیسی خەڵکی ئەویش تەحەمولی قسەکەی تۆ بکا ئێمە ئەوە کوشتینی کە تۆ چەپڵەو لێدا بۆیە منیش چەپڵەم لێبایە کە تۆ ئەگریایت ئەبوایە منیش بگریامایە یەکێکیش قسەیەکی حەقی بکرد بابە دانیشە سەر چی کەوتوی بۆ نانی خۆت ئەبڕی هەر میلەتێک ئەمە وەزعی بێ باجی قرس ئەدا باجی قرس زۆریش قرس لەمەش قرستر بە دواوەیە ئەمر بە چاکە و نەهی لە خراپە کە ئیشی علەمای دینە بەداخەوە ئێمەی مێزەر سپی و میحرابەکانیش لەگەڵ زانایانی زانکۆکان و ڕۆشنبیرەکان و سیاسەتمەدارەکان بە هەموومانەوە کەوتینە ناو هەڵپڕکێیەک ئەمە هەڵەیە ئەبێ ئەبێ میلەت دەستەیەکی تیابێ تامرون بالمعروف وتنهون عن المرکر ئەمر بە چاکە بکە و نەهی لە خراپە بکە دقت بە وتؤمنون بالله ئەمر بە معروف و نەهی لە منکر کەوتۆتە پێشی باوەڕ بەخواوە چونکە ئەگەر ئینسان ئیمانی دنیای هەبێ بەس بەرهەمی بۆ میلەت نەبێ عملی ساڵحی نەبێ من چی بکەم بە ئیمانی تۆ بڕۆ تا بەیانی شەو نوێژکە سەمەرت چیە بۆ ئەم ژیانە بۆ ئەم دنیا بۆ ئەم واقعە بۆ ئەم میلەتە ئەمر بە معروف و نەهی لە منکر لە قورئانا لە کنتم خیرە ئومەتین اخرجت للناس لە پێشی تؤمنون بالله هاتووە ئەبێ فەرمان بە چاکە بکرێ بە ئێوە ئەڵێم هەر کەسێ فەرمانی بە چاکە کرد یەک بوو ببن بە دوو لە پاڵێ بڵێن ڕاستەکە بەس ئەبێ بزانی ئەم ئینسانە فەرمان بە چاکە ئەکا بە دەلیلێکی عاقڵانە و بە رێگەیەکی عاقڵانە ئەیکا نەکە لە خۆ بکەوی تارمایی زۆر کەی وليعلم الله الذين آمنوا خوا بە سەرکەوتن و شکست ئێوە تاقیەکات و خۆخوا ئێمە ناسێ بەس بۆ خۆمان تا خۆمانیش خۆمان بناسین بزانین چیمان لە بنەو بارخانایە سەیری سیلاحی ئەمەریکی و ئەوروپی و سەیری وەفدی ئەمەریکی و ئەوروپی و دنیا و سەیری مەتار و لولەی نەوت و ئەوانە ئیتر حساباتی ترمان لەبیر چوو بوو کاکە ئەمە چواردەورمان ئەوەیە و ئەوەیە و ئەوەیە و ئەوەیە ئەمە ئێمە لە ناو خۆمانە بڕبڕین پەرلەمانمان داخراوە حکوومەتمان پەنچەرە دوانمان بە یەک دانولەی ناکوڵێ یەک حیزبیش لە ناو یەکا یەک بنەماڵیش لە ناو یەکا ڕێک و پێک کاکە ئەمە بەمە چۆن نەتوانین شەڕی دنیا بکەین بیرمان لەمە نەکردەوە ئەوە ئەبێ نەتیجەکەی ئەوە بێ کە عەرزم کردن کەواتە ئازیزانم خۆشەویستانم هەوڵ بدەین و محاولە بکەین لە هەموو خەسارێ عەقلێ بگرین من بە کورتی بە یەواڵێم هۆکاری ئەو مصیبەتە زۆرەی بەسەرمانە هات فبما کەسبت ئەیدیکم چین ئەمە دەردەکانن ئەوەش دەرمانەکەی جمعەی پێشوو ئەم جمعەیە بۆم نووسین یەکەم هۆکارەکان دوو بەرەکی و چەند بەرەکی لە نێوان لایەن و تیرە و دەڤەرەکاندا بە ئاشکرا و لەسەر هەوا و بە دیار چاوی جیهانەوە یەعنی نازانم ئێوە سەیری جەزیرە ئەکەن سەیری ئەلعەرەبیە ئەکەن سەیری قەنەواتەکانی ئەوروپا و ئەوانە ئەکەن هیچ میلەتی ئێوە نەیە میلەتی کوردە لە قەناتەکانیا جنێوی بە یەکتری نەدا گەورەکانی سفر نەکرد مردووەکانی هەڵمەتەکان دژایەتی خوای نەکرد بە بانگی ئاشکرا حەیەن عەلە الهەوا ئەمە یانی بێی خرتەی شەر دانێی بەڵام لەسەر کەناڵێکی فەزایی عالەمی کە لە ئەشکەوتی شاوەرە گیرێ لێ باسیەکەی چۆ نەبێ ئیستعینو عەلا ئوموریکم بالکیتمان ئەوێ ئەمرت بە سڕی و بە نهێنی بە دوایا بڕۆی دووهەم نەبوونی یەک سەرچاوی بڕیار لە هەرێمی کوردستانە بڕیاری وا هەیە لێرە تا زەمەقیە ڕۆ هی وا هەیە لە خورماڵ تاوەکو زەڵمە ڕوا هی وا هەیە لەولا تا ئەوێ لەولا تا ئەوێ ڕا ئەوەی ترەوە فرە جەمسەری ماڵی کاول کردین سێم نەبوونی پرس و ڕا و ڕاوێژ لە نێوان خوار و ژووری چین و توێژەکانی هەرێمدا زۆربەی بڕیارەکان کەسێک یا لایەنێک دەری دەکردن بە بێگەڕانەوە بۆ عەقڵ و خاوەن تەجروبە و پسپۆڕەکانی گەلی کورد کە مرۆڤی زۆر بەتوانا و ژیر دڵسۆزی تایە نایژێڵن من ئەڵێم ئەو مەسئولانە مردووەکان و زینوەکانیش ئەوانەی مردن لەم ماوەیە ئەمانەیش زیندون ئەگەر خەڵک ڕێگە بە پیاوی عاقڵ ڕێ بکەوێتە لایەن گوێگرن بەس نایڵن بیتانەی شەڕ دەوروبەری خراپ نایڵێ پیاوی باش ڕێ بکەوێتە لایەن نایڵێ ئەگینا ئینسانی عاقڵ ڕێ بکەوێتە لایک ئەوەی کەوا تۆزی عەقڵی هەبێ ئیسیفادەی لێەکە مەسئولەکە ئیسیفادەیەکە لەو ئەوش ئیسیفادەیەکە لەو بەوەی کەوا بارودۆخەکە بەرەو باشی بەرێ چوارەم درۆ و شاردنەوەی ڕاستی لە یەکتر بەرەکەت و پشتیوانی خوای لەم گەلە بێبەش کرد لە حەدیسی قودسیا فەرمێ ئەنە ثالث شەریکەین خوای گەورە فەرمێ ئەگەر دوو کەس بوون بە شەریک لە مامەڵە من ئەبم بە سێهەمیان بە دوو مەرج ئین صدقا ئین صدقا ئەگەر ڕاستیان کرد ولم یخونا ولم یکتوما ئەگەر عیبی ماڵەکەیان نەشاردەوە و ڕاستیان نەکرد لەگەڵی خوا فەرمی ئەنە ثالث شەریکین ئەبم بە شەریکیان یعنی بەرەکەتە کەوێتە مامەڵەکە فەئین کەتەما وەکەزەبا ئەگەر درۆیان کرد و عیبی ماڵەکەیان شارد یعنی خیانەتیان کرد خوای گەورە پەروەردگار ئینسیحاب ئەکا لە شەراکەتەکە محقت البرکة و ئەو بەرەکەت هەڵاگیرێتەوە ئێمە میلەت و کاربەدەستان دوو شەریکین میلەت درۆکە لەگەڵ کاربەدەستە کاربەدەست درۆکە لەگەڵ میلەتە خوای گەورە لەم شەراکەتە جیابێتەوە و ئاوای لە یەکە لێیە خاڵی پێنجەم نەمانی دەستگای شەرعی و یاسایی لە هەرێمدا و پوچەڵکردنەوەی دەسەڵاتەکانی پەرلەمان و دەستگای دادوەری و حکوومەت و وەزیرەکان و بەڕێوەبەرایەتەکان و بەڕێوەبەرەکانیش ئەی چۆنە ڕابەڕێوە ئاوا خاڵی شەشەم نەبوونی یەک سوپا و هێزی سەربازی لە هەرێمدا کە بە یەک جۆر مەشقی پێ بکرێ و یەک جۆر چەکی بەدەستەوە بێ و لە یەک سەرچاوە بڕیاری بۆ دەربچێ و ئەو هێز و سوپایە بێلایەن بێت و جیاوازی نەکا لە نێوان ڕۆڵەکانی گەلا نەک ئیعازی بەیتێ مزگەوت بڕوخێنێ تەلەفزیۆن بسووتێنێ ڕەیسی عەشرەت باتە بەر شەق ئەوە پێی ناڵێن سوپای میللی و گەل ئەوە میلیشای پێ ئەوترێ ئەوە خاڵێکی تر نەبوونی بوونی ڕق و کینەی کۆن لە نێوان لایەنەکانی کوردستاندا کوردی ژووتویەتی شەڕ بە کۆنەقین دەکرێ بۆیە ڕۆژانە کێشە ڕووی دەدا و کەڵەکەی کرد و ئەم سەرگەردانەی لێکەوتەوە خاڵی هەشتەم نەیانتوانی لێهاتووی و پیاوەتی خۆیان بچەسپێنن لە حکومداریدا لە هەرێم و لە کەرکوک و لە پارێزگاکانی تردا بە تایبەتی لە بەغدا و بە یەک چاو سەیری پێکهاتەکانی عێراق و هەرێم بکەن و لە نەتەوە و ئاین و مەزەب و پێکهاتە جیاجیاکان ئەوە ئەبێ ئاوا جەزاکەی بی تۆ ئەگەر بڕۆی ماڵیەکێ بڕوخێنی خەڵکی ژێ ماڵی تۆ ڕوخێنێ خاڵی نۆیەم، هەرچی جەردە و دز و هیچ و ناکەس بەچەی دنیا هەبوو، ڕووی کرد بۆ ئەم هەرێمە، پارە بۆ هەموو لۆتی و داگیرکەر و تلیاکی و کۆنە جەنەرالێکی ئەمەریکی و بەریتانی و تورکی و ئێرانی و عەرەبی و ڕووسی و ئەوروپی هەبوو، لە کاتێکدا ڕۆڵەکانی گەل لە برسا، لە ژانی سک و نەخۆشیدا، لە بێکاریا دەمردن و سەری خۆیان هەڵەگرت و لە بەحرەکە خنکاند. خاڵی دەیەم، گەلانی جیهان و وڵاتان هەنگاو بە هەنگاو بەرەو دروستکردنی شارستانیەت و شکۆی نەتەوەکەیان دەڕۆن و هەر ڕۆژە بەردێک ئەخەنە سەر چین و دیوارەکە، بەڵام لای ئێمە هەر بەرپرسێک ئەگەر مەشروعێک مەشروعێک بڕینی قرتێلەی ئیفتیتاحەکەی ئەها ئەوەی مقەسەکەی لێنێن پەڕۆکە ئەگەر خۆی نەیکات ئەو مقەسە ئەو نەینێ لەو پەڕۆ ئیتر نایڵێ ئەو خەسەخانە دەرمانی بۆ بێ نایڵێ دکتۆری بۆ بێ نایڵێ ئەو مەکتەبە ئیمدادادی بۆ بێ نایڵێ نایڵێ ئەو محافظە بکەوێتە سەر پێی خۆی ئێمە ئاوا ئیشەکەین خاڵی یانزە پرۆسەی عەقڵ و هۆشیاری کە خوێندن و پەروەردەیە باخ بەرەڵای لێکراو ئاگاتان لەم خاڵە بێ هەر ڕۆژەی کۆنە کادیرێکی حیزبێک لە سوید و نەرویج و فەرەنسا و بەریتانیا دەهاتنەوە دەکران بە وەزیر و پارێزگا کۆپیەکی بەرنامەی ئەوانیان دەکرد و دایانێنا کوت و مد لێرە بەسەر ئەم گەلە هەناسە ساردەدا گیرفان خاڵیەدا جێبەجێ دەکرا هۆکار زۆرە بەڵام ئەو ئەندازەیەم بە باش زانی بیخەمە بیرتان کەواتە ئێمە ئەبێ ئەم دەردانە بنبڕ بکەین ئەو هۆکارانەش نەمانی تەفرەقە و یەکگرتن ڕاوێژ و بیرکردنەوە یەک ڕیزی یەک سوپایی نەشڵەژان نەڕوخان هیمەت بەرزی هەموو ئەمانە ئەسبابی ئەوەیە جارێکی تر ئەم میلەتە هەڵسێتەوە هەڵیشەسێتەوە دەی تەواو بوو ئەمیش تەواوە بێ بەڵام ئەبێ ئەم میلەتە ژیر بێ ئەبێ کاربەدەستانی ئەم میلەتە ژیر بن ئەبێ ئەم عقلیەتە کۆنە بگۆڕێ هەر خۆم هەر خۆم ئەبێ بگۆڕێ لە هەموو حیزبێکا لە هەموو عشیرەتێکا لە هەموو وڵات و هەرێمی ئەم کوردستان و شوێنەکانی تریش ئەبێ کەسێک تا ئەمرێ هەر گەورە نەبێ هەر بەرپرس نەبێ بەڵکو مەجال بدەین تو ئەو خوای ئەخیری قسەکەم تو ئەو خوای ئۆباما و کۆندەلیزە ڕایس، یارۆ و ژنە ڕەشە ناشیرینەکە کە وەزیری خارجی ئەمەریکا بوو، تو ئەو خوایە لە کوردستان ئەبوون، بە پێنج سەد ساڵی تر سەرەیان نەهات ببن بە ڕەئیس و ببن بە وەزیری خارجی؟ پێنج سەد ساڵی تر سەرەیان نەهات؟ ئەیە وڵاتە کە حکمی دنیاکە ئەمریکا بۆ ئۆبامایەکی ڕەش کۆندەلیزای ڕایەکی ڕەش ئەکا بە سەرۆک ئەیکا بە وەزیر چونکە ئەوێ وڵاتی موەسەساتە ئەوێ دەنگ دەورە بینێ دەنگی هاوڵاتی لێرە شەق دەورە بینێ دەی کە شەقیش هات شەقەکە لەم شەقە مهمتر بوو ئەوا ڕایە ماڵێ گۆڵ کێیکا ئەوەی یاریزانی باش بێ و ئەوەی شوتی باش دێدا ئەوە گۆڵەکە خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا ئیسلاحی حاڵمان بکە خوا لەم دەرد و مصیبەتەش ڕزگارمان کەی خوا بە هانا و هاوارمانەوە بێ خوایە زەلیلی دەستی زاڵم و بێدینمان نەکەی خوایە دین و حرمەتمان پارێزی